خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی. ڕێگای ئەوانەی نیعمەتت پێداون نەک غەزەب لێگیراوان و ڕێون کردوان. ئەبو هورەیرە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، بەو خودایەی گیانی منی بەدەستە، نە لە تەوراتدا، نە لە ئینجیلدا، نە لە زەبوردا، نە لە فورقاندا وێنەی سورەتی فاتیحە نەهاتووەتە خوارەوە. ئەوە ئەو حەوت ئایەتەیە کە دووبارە دەبنەوە و قورئانێکی گەورەیە پێم بەخشراوە.